ئایا گەنج لە تەمەنی چەند ساڵی هاوسەرگیری بکات لەو تەمەەی کە پێویستی پێێتی جایاخوا چواردە ساڵ بێت کە بۆی گونجا یا مەحشەڕە شەباب شەباب چێە گەنجە ساڵی دیاری نەکرد پیانبەری خوارێ سەڵات سەرا فەرمی من استطاع منكم البات فليتزوج هەر کەسێ لێەوە کە توانای ژنهێنانی هەبێ بە ژن بێنێت و بێگومان لە کتابی فقل مویسەردا خوێنمان ئەحکامی زەواج کە هەندێک جار واجبە هەندێک جار مستحب بە هەندێک جار مباحە هەندێک جار مەکرۆه و جارواشەیە حرام دەبێت باسمان کرد براکەم بە گوێرەی حاڵی خۆت حکومەکەی دەگۆڕێت